بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. وە بیرمە لە مەکتەبا دەیان پرسی دوو دانە دوو دەکاتە چەن هەموو تێکبا دەیان نوسی دەکاتە چوار کەچی ئەمن لە حسابا نمرەی کەمم دەهێنا و دەهاتمە خوار ئەویش تەنیا لەبەر ئەوەی لای من وابوو دوو دانە دوو دەبێ بە یەک نابێ بە چوار. لای من وابوو ددان و دوولێ و زبان نابن بە چوار دەبن بە زار بە تێگڕایی دەکەن هاوار لای من وابوو دوو دەست و دوولاقی مرۆڤ نابن بە چوار لە لەشێک داوا دێنە کار لای من وابوو گەڕەک خانوو کۆڵان شەقام نابن بە چوار دەبن بە شار تێدا دەژین دەوڵەمەند و خەڵکی هەژار لای من وابوو کۆلکە و ڕیشە لەق و گەڵا نابن بە چوار دەبن بەدار هێندێک کورت و هێندێک درێژ وەکوو چنار. لای من وا بوو ئەوین و دڵ، جوانی و پاکی، نابن بە چوار، دەبن بە یار، لە لای دڵدار. ئەو هەمووەی وا دوو بە دوو دەبن بە یەک، نابن بە چوار، یەکجار زۆرن، بەڵام لە کوێ دێنە ژمار؟ تەنیا ئەوەندەی دەزانم، ئەگەر لەشم سەد پارچە کەن، بمدەنە ژێر گوللە و ڕەگبار، بچمە سەردار، قسەی دڵم دێتە سەردار. کوردستان هەر وڵاتێکە و نابێ بە چەک.